لەناو ئەم سورەتە پڕ لە وانەیەدا ئێمە ئەمڕۆ بە پشتیوانی خوای پەروەردگار باس لەوە دەکەین هەل و دەرفەت و نیعمەت پێویستە چۆن مامەڵەی لەگەڵدا بکەین بەڵێ مسلمانانی ئازیز لە کاتێکدا خوا سبحانه وتعالى لەم قورآنە پیرۆزەدا سەرنجمان ڕادەکێشێت بۆ یەکەم کە دەفەرمێ فضرب الله قرية وشەی ضرب بەکاردێنێ خوا سبحانه وتعالى وێنەی دانیشتوان و ئاوەدانیەکمان بۆ دێنێتەوە وشەی ضربیش بە مانای پێکدادانی دوو مادەی ئاسن بە نمونە بیکێشی بە یەکدا ضرب واتە وشیارکردنەوە و بە ئاگاهێنانەوەی ئومەت پاشان خوای میهرەبان هەر لەم سورەتەدا زۆرترین پانتایی ئەم سورەتە و وە قورئانی پیرۆزیش قسە و بەسەرهاتی بەنی ئیسرائیلە یان لە ناو پێغەمبەراندا زۆرترین باس باسی سەیدونا موسایە عەلەیه سەلات وسەلام لەگەڵ فیرعەون و ئالی فیرعەوندا. خوای پەروەردگار ئاگادارمان دەکاتەوە بەوەی کە دەفەرموێ یا بەنی ئیسرائیل اذکروا نعمتی التي انعمت علیکم ئەی بەنی ئیسرائیل بەبیری خۆتانی بهێنەوە لە یادی مەکەن نیعمەتەکانی ئەڵڵا تەعالا بەسەر ئێوەوە دەمەوێت زۆر بە کورتی و بە خێرایی بەراوردێک لە نێوانی نیعمەتەکانی خوا جل جلاله بۆ بەنی ئیسرائیل لەگەڵ نیعمەتەکانی خوای پەروەردگار بۆ ئێمە پێکەوە بەراوردێ بکەین هەتاوەکو دەرفەت و نیعمەتەکان وەک هەلێک بقۆزینەوە و بتوانین ئیستیغلالی بکەین بۆ تاعەت و بۆ عیبادەت هەر کەسێ بتوانێ نیعمەتەکان بەکار بێنێ لە عەبدایەتی و لە خزمەت کردن و لە چاکەکاریدا ئەوا بەختەوەرە، هەل و دەرفەتەکانی قۆزتووەتەوە. هەر کەسێکیش نەتوانێ هەل و دەرفەت بقۆزێتەوە لە گوناه و تاوان و خراپەکاریدا هەموو دەرفەت و نیعمەتە مادییەکان، مەعنەوییەکان، سیاسییەکان، کۆمەڵایەتییەکان، تەمەن، لەشساغی هەتا دوایی، ئەگەر بەکار نەیەنێ لە تاعەت و لە عیبادەتا، ئەوا ماڵکاولی بۆ خۆی و خێزان و وڵاتی بەرهەم دێنێت. خۆشەویستانم! خوا سبحانە وتعالی باسی بەنی ئیسرائیل دەکا بۆ پێغەمبەری ئازیز، واتە بۆ ئوممەتی پێغەمبەری خوا علیە سڵات وسلام، با بزانین ئەو نیعمەتانە چین؟ کاتێک خوا دەفەرمێ وئینی فەضەلتوکم عەلی العالمین فەضلی ئەو کاتی بەنی ئیسرائیل درابێت بەسەر خەڵکی دیکەدا ئەی با بزانین ئێمەی ئومەتی پێغەمبەری خوا لە دنیا و لە قیامەت لە ئەرض و لە ئاسمان بەهۆی ئەم قورئانەوە بەهۆی مەکانەتی پێغەمبەری ئازیزەوە عەلەیهی سەڵات وەسەلام ئێمە ئاخر ئوممەتین بەڵام یەکەمین ئوممەتین لە بەهەشتا، ئاخر ئوممەتین بەڵام زۆرترینی ئوممەتین لە نێو بەهەشتا. ئەویش تایبەتمەندیەکە و خوای پەروەردگار بە ئێمەشی بەخشیوە. سەرنج بەن خوای پەروەردگار لە سورەتی بەقەرەدا بە بەنی ئیسرائیل دەفەرموێت، یەکەم، وَإِذْ نَجَّیْنَاکُم مِّنْ آلِ فِرْعَوْن بە بیرتان دێنمەوە نەجاتم دان ڕزگارم کردن لە کۆت و بەند و دەسەڵاتی فیرعەون و دار و دەستەی فیرعەون یەک هەر ئەمە بوو خوای پەروەردگار نا ڕزگاری کردن و هەروەها وإذ فرقنا بكم البحر کاتێک فیرعەون لە دواتانەوە بوو، دەریاش لە پێشتانەوە بوو، لەم ساتەوەختەدا خوا دەفەرمێ فەڕەقنا بیکم البحر بەحرەکەمان ڕاوەستان و شەق کرد هەر ئەوەندە؟ نەوەڵا، خوای پەروەردگار دەفەرموێت بەدوای ئەمەدا وەئەغڕەقنا آل فیرعەون، فیرعەون و دەس و دایەرەی فیرعەونمان خنکاند و ئەنتوم تەنزورون ئێوە بە دوو چاوی سەرتان سەرنجتان دەدا و دەتانبینی دار و دەستەی فیرعەون چۆن ئاو تلیان دەدا و چۆن نرکە و ناڵەیانە و چۆن دەخنکێن لە ناو ئاوەکەدا و ئەنتوم تەنزورون ئێوەش دیقەتتان دەدا ئەلێرەدا گەر هەڵوەستەیە بکەین ئایا ئێمەش خوای پەروەردگار نەجاتی نەداین لە دەستی فیرعەونەکەی عێراق؟ ئایا خوای پەروەردگار فیرعەونەکەی عێراقی ڕسوا نەکرد خۆی و دار و دەستەکەی؟ ئەگەر کەسێک لەگەڵ ئەم ئایەتەدا گومانی هەبێت فیرعەون و دەس و دایەرەی نەدیبێت، کە پێویستە یەقینمان هەبێ وا بزانین ئێستا ڕووی داوە، ئەی خۆ بە دوو چاوی سەری خۆمان بینیمان ڕسوایی حیزبی بەعسی عەلمانی ئیشتیراکی قەومی لە عێراقدا کە سەدام بوو دار و دەستەی سەدام بوو نەمان بینی دەرهێنرا، نەمان بینی ڕسوا بوو، نەمان بینی پێش خۆی کوڕ و منداڵەکانی کە زوڵمیان لە ئەم وڵاتە دەکرد پێش خۆی ڕسوا بوون؟ وانتم تنظرون دەرفەت و نیعمەتەکان بقۆزنەوە بۆ بەندایەتی بۆ خوای میهرەبان. پاشان لە دوای قۆناغی شۆڕش و خەبات و شاخ و بەرخۆدان، بەنی ئیسرائیل قۆناغێکی نوێ دێتە پێشەوە بۆیان، سەییدونا موسا لە دوای ئەمە دەچێ بۆ دیداری خوای میهرەبان. ئەو سەییدونا موسایەی کە پەروەردگارمان دەفەرمێ وەستەنەعتوک لنفسی ئەی موسا تۆم دروست کردووە بۆ خۆم. ئا لێرەدا جێگای خۆیەتی من و تۆی موسڵمانیش بڵێین خوایە بەکارمان بێنە بۆ خۆت خوایە ئێمە شیاوی ئەوە بین خوایە بەکارمان بێنی بۆ خزمەتکردنی دینەکەت بۆ خزمەتکردنی ئومەتی موسڵمان یا ڕەب کاتێ سیدنا موسا چل ڕۆژی پێچوو لە خزمەتی خوای میهرەبان بۆ ڕۆشت پشتی کرد لە قەومەکەی نا، هارونی برای دانا بەسەریانەوە، بۆ ڕۆشت، چونکە دوای قۆناغی ڕزگاربوون و تیاچوونی فیرعەون و قارونەکان، قۆناغی لەسەر پێی خۆ ڕاوەستانە، قۆناغی بنیاتنانە، قۆناغێکە پێویستی بەوە هەیە کە نەخشەڕێگا بەرنامە کیتابت پێ بێ بۆیە خوای میهرەبان دەفەرموێ وإذ آتینا موسی الکتاب والفرقان بەهەمان شێوە ئاتەینا درا بە سەیدنا موسا الکتاب ئەلێرەدا مسلمانانی ئازیز هەر ئومەتێ کتاب و نەخشە ڕێگا و بەرنامە و گەر جائیز بێ بە زمانی ئەمڕۆ دەستوری نەبێ هەر کۆیلە دەبێ، هەر پاشکۆ دەبێ، خەبات و شاخ و خوێن و بەرخۆدان گەر بەرهەمی نەتکا بە خاوەنی نەخشە رێگا و دەستوورێک، بێگومان ئەوە شۆڕش نییە، شەوەڕەشە. ئەوە تاریکاییە، ئەوە میللەت و خوێن و خەبات بەهەدەردانە. بۆیە سەیدونا موسا بە کیتاب و بە فورقانەوە دێتۆ بۆ لای ئۆمەتەکەی، لەعەللەکوم تەهتەدوون، هەتاوەکو ئێوە خاوەنی هیدایەت بن، هەتا ئێوە بەرچاو ڕوون بن، هەتا ئێوە بزانن چۆن هەنگاو هەڵدەگرن. بەڵێ با بزانین ئەم میللەتە لەگەڵ ئەم دەرفەت و نیعمەتانەدا چۆن مامەڵەی کرد. لەکاتێکدا ئەم هەموە نیعمەتەیان بەچاوی سەری خۆیان بینی ئایا ئومەتێکی بەئەمەک و مەرد بوون یان ئومەتێکی سپڵە بوون ئومەتێکی حەڵال خۆر بوون یا ئومەتێکی پیس خۆر بوون سەری بەنی ئیسرائیل کەن ئالێرەدا داوای گۆرەکە پەرستی دەکەن ئا لێرەدا دەڵێن چین دەڵێن یا موسا لن نؤمن بک حتى نرى الله جهرا ئیمانت پێ نایەنین حتا ئەو خوایەی تۆ ئیدعای دەکەی بە دوو چاوی سەر نەیبینی سبحان الله دەسەڵاتی خوا ئەم هەمووە نیعمەتەیان بەسەرا باری وتیان ئەبێ خوا ببینین خوای پەروەردگار لە بەرامبەر ئەم سەرکەشی و یاخیبوونەدا چی بەسەرا هێنان فاخذتکم الصاعقە خوای پەروەردگار بە دەنگێک هەر هەموویانی مراند ئەو میلەتە یاخیە ئیتر مردن و کۆتایی پێهات نەوەڵا زیندوو کردنەوە نەوەڵا تەوبەی لێ قەبوڵ کردن ئەی دوای ئەمە دابارینی من، من، بە زمانی کوردی خۆمان پێی دەوترێ دۆشاوی شۆکە. دۆشاوی شۆکە یان شەولە کە لە پێش پایزدا سوپاس بۆ خوای پەروەردگار لە زۆرینەی شاخەکانی کوردستاندا خوای پەروەردگار وەک نیعمەتێک بۆ ئێمەشی داباراند بەسەر گەڵای داربەڕوو و بەسەر گوێز و بەسەر جەوتی بەڕووەکاندا نیعمەتێک و خواردەمەنییەکە کە لە بری هەموو میوەکان هەموو پرۆتیناتەکان لە خۆ دەگرێت خوای پەروەردگار بۆی باراندن یەک دووەم لە دوای مەن سەلوا جۆرێک لە باڵندە هاوشێوەی کەو و سوێسکە و ئەو باڵندە جوانانە خوای پەروەردگار ئەمەی بۆ ئەباراندنە خوارەوە بەڵام ئەم دەرفەت و نیعمەتەشیان چی لێکرد خوای پەروەردگار ئەم ئومەتە تاقی دەکاتەوە و دەیانبا بەرەو ئاراستەیەکی دیکە بەڵام ئەمان خوای گەورە فەرمی ئودخول القەریە باش بچنە قودسەوە خوای پەروەردگار فەرمی لە شوێنی خۆتانە نیشتەجێ بن بەڵام بڵێن دەست بەرزکەنەوە خوای پەروەردگار وەقول و حطە نەغفر لەنا خوایە لێمان خۆشبە گوناهەکانمان هەڵوەرێنە ئەمان هاتن وشەی حیطەیان گۆری کردیان بەچی بە حینطە یەک نونیان بۆ زیاد کرد لێخۆشبوونی خوای میهرەبان کردیان بە گەنم وەڵای ئەمە گەنمان پێویستە ئا لێرەدا فبدل الذین ظلموا قولا غیر الذی قیل لهم ئەم ئوممەتە ئەو پەیامەی خوای پەروەردگار پێی فەرموون و موسا پێغەمبەر پێی وتن گۆڕیان ئەمەمان ناوێ ئێ خوای پەروەردگاریش عەزابیان لێ دەگرێ خوای پەروەردگاریش غەزەبیان لێ دەگرێ بۆ چونکە دەرفەت و نیعمەت هەلە پێویستە مامەڵەی ژیرانی لەگەڵا بکرێ کاتێک مامەڵەی ژیرانی لەگەڵا نەکرا دووبارە عذاب فباءوا بغضب من الله ئایا ئێمەی میلەتی کوردیش بە هەمان شێوە برسێتی و ئاوارەیی و دەربەدەری و ناڕەحەتیەکانمان لە مانگی سێ دا شۆرش و خەباتەکان لە مانگی سێ دا کیمیا باران لە مانگی سێ دا کارەسات و جینۆساید و تاوانی بە ناو ئەنفالی هەڵەبجە و قەرەداغ و بالیسان و بادینان و بارزان و شار و گوندەکانی کوردستانمان نەبینی؟ ئاوارەبوونمان نەبینی؟ ناڕەحەتیمان نەبینی ئەی قەیران و گرانی قورسمان نەبینی وشکەساڵیمان نەبینی ئەی تەڕەساڵی و خۆشساڵی و خۆشگوزەرانی و پارەزۆریمان زۆر نەبینی بێگومان بەڵێ کاتە لێرەدا سەرنج بەن مسلمانانی ئازیز هەر قەومێ هەر میلەتێ هەر سیستەمێ، هەر دەسەڵاتدارێ ئوممەت ئاراستە بکات خەمی سەرەکی یەکەم داوێنی بێ، پاشان ورگی بێ، پاشان عەقڵی بێ، ئەو ئوممەتە ئوممەتێکی پاشکۆ و ڕسوا و تووشی غەزەبی خوا دەبن. خوای پەروەردگار خۆراکی عەقڵ و دڵ و مەعیدەشی بۆ ناردوون، بەڵام ئەوان هەموو عەقڵ و بیریان لە بیر کرد بەس خەمیان لای ورگیان بوو. جا هەر ئوممەتێ بوو بە ئوممەتێکی پیسخۆر هەر ئوممەتێ هەم و غەمی خەمی شەوانە و ڕۆژانەی هەواڵی هەموو سەرشاشەکانی یەک پارچە بریتی بێ لە وەزارەتی دارایی لە موچە لە پارە لە ورگ لە خواردن ئەو ئومەتە شۆڕشی پێ ناکرێ ئەوە یاسایە. هەر ئوممەتێ واز لە خۆراکی مێشکی، دڵی، عەقڵی بێنێ، واز لە پەیوەندی بەندایەتی نێوانی خۆی و خوا بێنێ، خەمی ورگی بێ، خەمی داوێنی بێ، خەمی شەهوەتی بێ، هەڵپەی پارو، هەڵپەی شەهوەت تێرکردنی بێ، ئەوە ئوممەتە ڕسوا دەبێ. بەداخەوە. یاسای عەلمانیەت، بریتییە لەو یاسایەی کە یاسایەکی عەلمانییە، حەیوانییە، شەهوانییە. یاسای عەلمانیەت بریتییە لەو یاسایەی کە ئوممەت ئاراستە دەکات خەمی سەرەکی داوێنی بێ، پاشان ورگی بێ ئیتر چی دەخۆی بخۆ. ئوممەتێک بێ گوێ بە حەڵاڵ و حەرام نەدا. ئەم قەومە یاخییە سەرکەشەی بەنی ئیسرائیلیش بە هەمان شێوە بەرەو ئەم ئاقارەو ئەم ئاراستە ڕۆشتن. بۆیە خوای پەروەردگار فباءوا بغضب من اللە. غەزەبی خوای پەروەردگاریان بۆ هات غەزەبی خوامان نەدی وشکە ساڵی غەزەبی خوامان نەدی سون و کیسەڵە غەزەبی خوا نابینین بە چاوی سەر ئەنواعی دەرد و بەڵا و نەخۆشی و تەفرەقە و ناکۆکی دڵنیا بن لەبری داوای لێخۆشبوون و بەندایەتی بۆ خوای میهرەبان، لەبری کارکردن بە شەریعەتی خوای میهرەبان، قەیرانێکی گەورە هەیە کە قەیرانی بێدەستوورییە، لە کاتێکدا پەیام و نەخشەڕێگای ئێمە قورئانە، قورئان. پشتگوێخستنی قورئان، دژایەتیکردنی قورئان، دەستکاریکردنی حەڵاڵ و حەرامی نێو قورئان، بەگژاچوونەوەی میحراب و مینبەر، دەستکاریکردنی پەیامی رەسول اللە، بەرەڵایی رەخساندن، تلیاک و نێرگەلە و حەشیش و عارەق و قومار و زەمینەسازی بۆ فەسادی گەنجەکان. ئەمە بریتی نییە لە لەدەستدانی دەرفەت و نیعمەت، ئەمە بریتی نییە لە دووبارەکردنەوەی هەڵەی بەنی ئیسرائیل، بێگومان بەڵێ. بەڵێ خۆشەویستانم، دوای ئەمەش خوا غەضەبی لێ گرتن؟ ناوەڵڵا. بەو مانایی کە هیچ تەوبەیان لێ قەبوڵ نەکا، تەوبەشی لێ قەبوڵ کردن. وتیان حەزمان لە ئاوە. خوای گەورە فەرمی یا موسا، فاضرب بعصاک الحجر فانفجرت منه اثنتا عشرة عینا عەساکەت بکێشە بە بەردەکاندا دوانزە قەبیلە و بنەماڵە و هۆزن دوانزە کانیاو و ڕوباریان بۆ دەربێ ئەم دەرفەت و هەلەشیان قۆستەوە نە بەخوا هەر یاخی بوون هەر گومڕا بوون بۆیە خۆشەویستانم خوای پەرۆگار دە نیعمەتی بە بەنی ئیسرائیل داوە پێویستە مسلمانان لێی بە ئاگا بن بچنە خزمەتی قورئان بزانن بەڵام ئاخ داخ بۆ ئێمەی میلەتی کورد ئایا ئێمەش مامەڵەی ژیرانەمان کردووە لەگەڵ هەل و دەرفەتەکاندا ماوەستای پێنجوێنی زۆر جوان دەڵێ ئاخ و داخێک دەردەبڕێ بەڕاستی جێگای خۆیەتی ئێمەش وەک وشیار و وریاکردنەوەی ئومەت و دەسەڵاتدارانی هەڵێ هەرێم دەڵێین ئاخ داخی کوردانم ئاگری بەر دایە گیانم خودایە دەردی کوردانم خەمێکی خستە سەر شانم کە نایتوانم وەکو قانع لە حەسرەتا دەستەکانم داوەتە بەر ئەژنۆکانم هاوار لە خۆم کوردان بەڵایەک لێی داون لە نیوەی ڕێ ئەوق ماون لە کاروانی گەلان دا وا جێ ماون ئەڵێی تەختەی دەم لافاون لە کەنارێک لادراون وەک منداڵێکی هەتیوی باوک نەدیو پێڵاو شڕ و شاندا چەکی و لە قوڕی مەینەتا چەقی و حەوشە ڕووخا و گوێسەبانەی ماڵدا تەپی و خێر لە هەل و دەرفەت نەدی و. خودایە دەردی کوردانم ئاگری بەر دایە گیانم. لەسەر قاچیان خۆ ناگرن هێندە نەزان و لاغرن گوێ بۆ دڵسۆزان ناگرن پەد لە مێژووی پڕ لە هەوراز و نشێویان وەرناگرن ئاخ بۆ دوێنێ هەڵدەکێشن کز و کۆست کەوتوو ڕەشپۆشن زەرد و زەبوون و نەخۆشن قاچی شەلیان لە دووی خۆیان ڕادەکێشن کەلەپووری عەنتیکەیان لە هەڕاجخانەی وڵاتانا دەفرۆشن خودایە دەردی کوردانم ئاگری بەر دایە گیانم ئەڵێی ماسی ناو لێڵاون لەسەرمانا لەبەر هەتاو ڕاوەستاون لە ڕێگادا سست و خاون بە بەڵێنی درۆی دوژمن بە دەیان جار خەڵەتاون هەمان دەردی میرانی پێشوو هەمان دەردی میرانی پێشوو لێی داون، دیسانەوە وەکو جاران شەڕەزۆران وڵاتی کردە باو بۆران، بە هەزاران لاو لەم نیشتیمانە تۆران. وای کوردان بۆ وا دەکەن، بەبێ ڕەنج گەنج داوا دەکەن، هەنگاوێک دەچنە پێش و چەند هەنگاو مەیلی دوا ئەکەن، بە دەست گزی و بە دەمیش ڕوو لە خوا ئەکەن، سەر نەخۆشە کەچی ئەمان دەست و قاچیان تیمارەکەن. حاڵی کورد ئێستا وا نییە؟ کاریان هەمیشە لە دوایە، دوژمن بڵێ دەڵێن وایە. چاو بە خەون بە لای لایە بازرگانن بێ دەسمایە زانست لایان بێ بەهایە بە چل ساڵ دەگەنە لوتکە و لە ناکاو گل دەبنەوە وەکو تایە بەداخەوە بەڵێ کوردان پاکن لە دین و ویژدانا بەڕێزن لەگەڵ میوانا بە ئارامن لە ڕووی سێدارە و زیندانا ئازان لە کاتی خەبات و هەڵمەت و قوربانیدانا بەڵام یاران چۆن من لەوان ڕەشبین نەبم بەدبین نەبم گەلێک ئەمە حاڵی بێ ئەوە گورز و گۆپاڵی بێ ئەوەش خەرمانی ساڵی بێ چۆن و کەی سەردەکەوێ وەکو گەلانی خواپێداو ڕاچەنێ و لەسەر پێی خۆی ڕاوەستێ خەتای کێیە کورد ئاوایە بۆ دەست لە مێژوو وەرناگرێ خۆشەویستانم وەک هەڵەبجە و هەڵەبجەیەکان وەک ئێش و ئازاری چاو بفرمێسکی کەسوکاری کیمیاباران وەک هەنسک و گریانی هەزاران مناڵی هەتیو و بێوەژن و ئەوانەی کە ئەنفال و کارەساتیان بەسەردا هاتووە دەڵێین بۆ پەند لە مێژوو وەرناگرین نەتەوە یەکگرتووەکان کێیە نەتەوە یەکگرتووەکان ئێمەی میلەتی چل ملیۆنی لە کوێی ئەم نەتەوە یەکگرتووانەداین سەد و نەوەد و سێ دەوڵەتی لەخۆ گرتووە ئەزانن نەتەوەی خاوەن دەوڵەتەکانە نەک نەتەوە بێ دەوڵەتەکان بۆ دوای بیست و نۆ ساڵ لە کارەسات و لە مەرگەسات و لە کۆمەرگی هەڵەبجە کوا جێبەجێکردنی یاسای جینۆساید؟ کوا قەرەبووکردنەوە؟ کوا سڕینی فرمێسکی چاو؟ کوا هەناسەی هەڵقرچاوی ئەوانەی کە لرخەی سنگیان دێ؟ کوا کامیلەکان؟ کوا زەمزەمەکان؟ کوا وشیارەکان؟ کوا جەمالەکان چاویان وشک بۆتەوە لە فرمێسک هەناس هەناسەیان طبیعی بۆتەوە بێگومان نەخێر ئەی بۆ لە بیرمان چوو ئەو نەتەوە یەکگرتوانە پێم زەرورە بیڵێم ئیدعا دەکەن لە ژێر سایە و سێبەری نەتەوە یەکگرتوەکاندا جەنگی جیهانی نەماوە بەڵام پێتان دەڵێم جەنگی جیهانی دووەم پەنجا ملیۆن ئینسانی تیا کوژرا بیست و هەشت ملیۆن ئینسانی تیا بریندار بوو بەڵام لە هەزار و نۆ سەد و چل و پێنج هەتاوەکو هەزار و نۆ سەد و نەوەد و شەش لەژێر سایە و سێبەری ئەو دەسەڵاتە کوفر و ئیلحادیەی کە ئەمریکا سەرپەرشیاری دەکات ئەو وڵاتە بەناو دیموکراسی خوازانەی کە ئێستا خوێنی مرۆڤایەتی دەمژن سەد و حەفتا ملیۆن ئینسان کوژراوە جەنگی جیهانی ئاوا بوو باس لە عێراق مەکە باس لە سووریا مەکە بۆ کورد و بۆرما بەنمونە قسەی لەسەر ناکرێت دەوڵەتمان نییە ئاڵامان نییە ناومان نییە ئەی بۆ نیمانە ئیسلام نایەڵێ یەکەمین کەس دوای خلافەتی ئیسلامی ئاڵای بەرز کردەوە شێخ سەعید بوو شێخ عوبەیدوڵڵای نەهری بوو ئیسلام زوڵمی لە کورد نەکردووە کورد زوڵمی لە خۆی کردووە ئەوەی کیمیایی بەسەر کوردا کرد ئەلمانی بوو ئەوەی کیمیایی بە دەسەڵاتی ئەلمانی عێراقدا دوو وڵاتی گەورەی وەک ئەڵمانیا و فەڕەنسا و هەتا دوایی وڵاتی بەناو دیموکراسی خوازی ئەلمانی بوون کەواتە ئێستا کاتی ئەوەیە وریا ببینەوە بە ئاگا بێینەوە و هەل و دەرفەتەکان لە دەست نەدەین تکا دەکەین دەسەڵاتدارانی هەرێم تو خوا بە خۆدا بێنەوە و بگەڕێنەوە و ئەم کەشتی کوردستانە بەلاڕێدا مەبن توخوا کوردستان پیاوی دەوێ خەمخۆری دەوێ شاپیاوی دەوێ شابەرنامەی دەوێ شادەستورمان دەوێ کە قورآانە خزمەتی دەوێ، خەباتی دەوێ، خەمخۆری دەوێ، خەمساردی و خەو و خەواڵو و مرق مرقێنەی ناوێ. بەداخەوە خەڵکی سیاسی نابێ مرقن بێ، بەداخەوە خەڵکی سیاسی نابێ بوغزن بێ، خەڵکی سیاسی نابێ بتۆرێ، خەڵکی سیاسی نابێ ئینتیقامی خۆی لە ئوممەت بکاتەوە، خەڵکی سیاسی نابێ ئوممەت بکا بە قوربانی، خەم و ئاوات و داخوازیەکانی خۆی بۆیە تکایە تکایە تو خوا خوا هەرچی نیعمەتە پێی داوین لە ئەرز و لە ئاسمان تو خوا با لەگەڵ و نیعمەتانەدا مامەڵەیەکی ژیرانە بکەین تا خوای پەرۆدگار غەضەبمان لێ نەگرێ بەڵکو بەرەکاتی ئاسمان و زەویمان بۆ دابارێنێ خوایە بە خاتری اسمی عەظەمت بە خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا ئەڵڵا لێت داواکارم خوایە دەرفەت و نیعمەتەکانمان بۆ زیاتر و بۆ زۆرتر کە خوایە هیدایەتمان بە مامەڵەیەکی ژیرانە بکەین لەگەڵ هەل و دەرفەتەکانە یا رب العالمین خوایە ئاخ و داخی ئەم میلەتە یا رب العالمین خۆت ساڕێژیکە خوایە شاپیا و شا کەسانێکمان بۆ بنێرە لەم شادز و شا قەیران و شا گەندەڵکارانەگە ڕزگارمان کە یا رب العالمین خوایە شیفای ئێش و ئازار و برینی بریندارانی کیمیابارانی هەڵەبجە بێ یارب العالمین خوایە هەناسە و ئاسوودەی و فرمێسکی چاویان و شکەیتەوە یارب خوای پەرۆتگار لێ داواکارە منداڵە ون بۆکانمان بۆ بگێڕیتەوە خوایە بۆ خاتی اسمی عظمت کەس و کاری قوربانیانی کارەساتی بەناو ئەنفال ساڕێژی برینەکانیان بکە خوایە بە ساڵاچوانمان عاقبەت خێرکە هیدایەتی گەنجانمان بە دەرگاکانی خێر لە ئاسمان و لە زەوی لێمان بکەرەوە خوایە هەرێمەکەمان پڕ خێر و پڕ بەرەکەت کە یا رب خوایە لە گوناهی من و ئەمجەمە خۆشبە خوایە لە گوناهی من و ئەمجەمە خۆشبە یا رب ئەوانی تا ئێستا هاوسەرگیریان نەکردو بۆیان ئاسان کە قوتابیان و خوێنکارانمان سەرکەوتو کە یا رب خوایە بخات ئیسمی عەظەمت لە شێر سایە و سێبەری دەوڵەتێکدا خاوەنی ناو و نان و ئاڵای خۆمان بین خوایە چامان گەشکەرەوە خوایە ئەم ملەتە چل ملیۆنی هیدایەت بە خوایە ئەم ملەتە چل ملیۆنە بکە بە خاوەنی ئاڵا و پێگەی خۆی یا رب خوایە چاوی ناحەزان و دوشمنانی کوێرکە اللهم آمین